پاشان ئەو شاعیرانەی لەوێ لە دەوری مێزەکە دانیشتبوون بە میوانەکانی ناسان گوتی، لەوانەیە هەندێکیان شوێنی لەسەر ئەم دیوارەدا بن. ئەحمەقان ئەبوبەکرتان پێشکەش دەکەم ئاسنگەری کوباچی و شاعیری میللی داغستانە. فاز و موسای ژن و مێرد دوو نووسەرن دوو ڕۆمان نووس دوو شاعیرن دوو شانۆگەری نووسن لە یەک خێزاندا هەندێ جار بە دووقۆڵی دەنووسن و هەندێ جار هەر کەسە بە تەنێ متەلیب میتارۆڤ زاوای گەلی ئاڤارە شاعیرێکی تەبە سەرانییە شێخ ئەمیر مردادۆڤ کۆتری ئاشتی شاعیرێکی لیزجییە ئەبو تالیب لە پێشکەشکردن بەردەوام بوو، ناوی، بەدەوی، سلێمان، ساشا گراچ، ئیبراهیم، ئەلیرزا، مەجید، ئاشوور و ڕۆتۆلوسکی هێنا، نووسەری بڵاوکراوە ئەدەبییەکانیشی بە میوانەکان ناساند، ئینجا گوتی، دەستووری خانەخوێتی ڕێمان نادا ناوی میوانان بپرسین. هەموو میوانەکان بەڕیز هەستانەوە و ناوی خۆیان و وڵاتەکەیان و ڕۆژنامەکانیان پێشکەش کرد. ئینجا بوو بە پرسیار وەڵام کۆنگرەیەکی ڕۆژنامەگەری ئاسایی بوو. پرسیار، ئێوە کە ئەوەندە زمانتان هەیە، ئەوەندە گەلن کە بە ڕاستی بورجی بابلە، چۆن لە یەک دەگەن؟ ئەبو تالیب، ئەو زمانانەی پێیان دەدوێین جودان، بەڵام زمانەکانی ناو زارمان یەک شتن، دەستی خستە سەر دڵی، ئەمەش باش تێدەگا، دەستی دایە گوێچکەکانی، بەڵام ئەمانە نەء. پرسیار، من پەیامنێری ڕۆژنامەیەکی بولگاریم، تکایە پێمان بڵێ هیچ پەیوەندی وا لە نێوان زمانەکانی داغستاندا هەیە وەک ئەوەی بڵێین لە نێوان زمانی بولگاری و ڕووسیدا هەیە؟ ئەبو تالیب. زمانی بولگاری و زمانی ڕووسی جمکن، بەڵام زمانەکانی ئێمە بنعامیش نین. هیچ وشەی هاوبەشیان تێدا نییە. نووسەرەکانمان تاقمی تایبەتیان تێدا هەیە، بەڵام زمانەکانمان نا، هەر زمانێک سەربەخۆیە. پرسیار، زمانەکانتان پەیوەندییان بە کام زمانی ترەوە هەیە، سەر بە کام کۆمەڵە زمانێکن؟ ئەبو تالیب، تاد دەڵێن، ئێمە دەتوانین لە تاجیکی بگەین و حافز بخوێنینەوە، بەڵام لێیان دەپرسم، ئەگەر ئێوە لە زمانی سەعدی و خەیام دەگەن، ئەدی بۆچی وەکو ئەوان نانووسن؟ لە ڕۆژگاری کۆندا کە دەچوونە داخوازی، ئەگەر بیانگوتبایە زاوا زمانی کۆمیکی دەزانێ، ئەوە مەتحێکی زۆر بوو، مانای ئەوە بوو کە کابرا زۆر دەزانێ و هەرگیز تێناکەوێ. ڕاستە، ئەگەر زمانی کۆمیکی بزانی، دەتوانی لە تورکی و ئازەربایجانی و تەتەری و بەلکاری و کازاخی و ئۆزبەکی و. کیرگیزی و باشکیری و زۆر زمانی پەیدندرداری تریش بگەی دەتوانی حیکمەت و کایسین کۆلێڤ و مۆستای کەریم بە زمای ڕەسەنی خۆیان بخوێنیتەوە بەڵام زمانی من بێجگە لە کایەتی خۆمان تەنیا ئەو تۆژەوەرانە دەیزانن کە چەند ساڵ خۆیان پێوە خەریک کردووە و ناوی دکتۆرایان لێوەرگرتووە لەچێک دوای ئەوەی سەراپای دونیا گەڕا، لە ئەسیوپیا گیرسایەو لەوێ بوو بە وەزیر، کابرا گوتویە تووشی هیچ زمانێ نەبوو وەکو زمانی لەکی خۆمان وابێ. عومەر حاجی، زمانی ئاڤاری ئێمەش وەکو هیچ زمانێکی دی نییە. ئەبو تالیب، هیچ زمانێک نییە لە زمانی دارجینی یان لیزجیانی یان تەبەسارانی بکات. پرسیار، تۆ چۆن توانیوتە ئەم هەموو زمانە فێربی؟ ئەبو تالیب، کاتی خۆی زۆر گەشتم بە داغستانا دەکرد. من نانم دەویست و خەڵک گۆرانی، کە بچیتە گوندێک و زمانیان نەزانی هەتا سەگەکانیشیان دڕترن. پێویستی هانیدام زمانەکانی داغستان فێر ببم. پرسیار، ناتوانی نەختێ زیاتر باسی ئەو نیشانانە بکەی کە پەیوەندی و جیاوازی زمانەکانتان پیشان دەدەن؟ چۆن وا رێک کەوتووە ئەم وڵاتە بچووکە ئەوەندەی؟ زمانی تێدا بێ. ئەبو تالیب. زۆر کتێب لەبارەی ئەم پەیوەندی و جیاوازییانەوە نووسراوە. من توێژەوەر نیم، بەڵام پێ دەڵێم چۆنی تێ دەگەم. تۆ دەمانبینی لێرە دانیشتووین. هەندێکمە لە شاخان لە دایک بووین و پێک گەیشتین. هەندێکیش لە دەشت. هەندێ لە ناوچەی سارد و هەندێک لە ناوچەی گەرم. هەندێک لە دەم ڕووبار و هەندێک لە قەرەغ دەریا. هەندێک لەو شوێنانەی. گایان لێیە بەڵام زەوییان لێ نییە هەندێک لەو شوێنانەی لەدایک بوون کە ئاگریان لێیە بەڵام ئاویان لێ نییە هەندێکی تر لەو شوێنانەی کە ئاویان لێیە بەڵام ئاگریان لێ نییە لێرە گۆشت و لەو لای گەنم و لەو لاتر تەڕە هەیە ئەو شوێنەی پەنیری لێ هەڵبگیرێ مشکی لێ پەیدا دەبێ بەڵام ئەو شوێنەی مەڕی لێ بەخێو بکرێ گورگی دەبێ سەرباری ئەمەش مێژوو شەڕ و جوگرافیا و دراوسێی باشقە باشقە و سروشتن. وشەی سروشت بەلای ئێمەوە دوو مانای هەیە، لە لایەکەوە مانای زەوی، گیا، درەخت، شاخ دەدات، لە لایەکی تریشەوە سروشتی بنیادەمە، سروشتی جۆراوجۆر لە جێگای جۆراوجۆرەوە نا و دەستور و ڕەوشتی جۆراوجۆری دروست کردووە. لە هەر شوێنێ بە جۆرێ تەپڵە لەسەر دەنێن و بە جۆرێ جل و بەرگ هەڵدەبڕن و بە جۆرێ خان و دروست دەکەن. لایلایی جۆر بە جۆر هەن مەحموود گۆرانی بە، پاندووری، دووژێ دەچڕی، پاندووری، ئیرچی کازاک، سێ ژێی هەیە، سلێمان ستالسکی زلزجیانی تا، تاری لێ دەدا، ئامێر هەیە ژێیەکانی رێخۆڵەی بزنە و ئامێر هەیە ژێیەکانی تێلە. زۆر گەل هەن، بەڵام هەر کە رەوشتی تایبەتیی خۆی هەیە. وەک هەموو شوێنێکی تر منداڵ لە دایک دەبێ، گەل هەیە ئاهەنگی ناونانی بۆ دەکەن، گەل هەیە سوننەتی دەکەن، گەل هەیە بە ئاسانی بڕوانامەی لەدایکبوونی بۆ دەردێنن. کوڕە گەورە دەبێ و دیسان ڕەوشتی تر هەیە. ژنی بۆ داخوازی دەکرێ، داخوازی کردنی ڕەوشتی خۆی هەیە، ژن دێنێ و زەماوەند دەکا، ئەویش ڕەوشتی خۆی هەیە. ئەگەر باسی هەموو جۆرە زەماوەندەکانی داغستان بکەم، ڕۆژێکی ڕەبەق و زیاتریش دەخایەنێ. ئەوەی حەز دەکا کتێبێک هەیە پێشکەشی دەکەین ناوی ڕەوشتی گەلانی داغستانە، کە چوونەوە بیخوێننەوە. پرسیار، ڕەوشتتان جودایە، زمانتان جودایە، باشە چ شتێ بەیەکەوە دەتانبەستێتەوە؟ ئەبو تالیب، داغستان. پرسیار، داغستان، دەنا تۆ بۆت باس کردین ئەگەر ناوەکە وەربیگێڕدرێ مانای وڵاتی شاخان دەدات، مانای وایە داغستان ناوی ناوچەیەکە؟ ئەبو تالیب، نەک هەر ناوچەیەکە بگرە نیشتیمانە. کۆمارە. وشەکە بۆ ئەوانەی لە شاخان دەژین و ئەوانەی لە دۆڵان دەژین یەک شتە، نەخێر. داغستان تەنیا مانایەکی جوگرافی نییە. ڕوخساری خۆی هەیە. ئارەزووی خۆی هەیە. خەونی خۆی هەیە. لە مێژوو چارەنووس و خەم و شادی هاوبەشین. لەو بڕوایەدای ئازاری پەنجەیەک کار لە پەنجەکانی دی ناکات. هەندێ وشەمان هەیە لە هەموو زمانەکانماندا هەیە وەکوو ئۆکتۆبەر، لینین، ڕووسیا. پێویست ناکا ئەم وشانە وەرگێڕینە سەر هەموو زمانەکان، هەموو کەس تێیان دەگا. ئێمەی نووسەر سەرمان بۆ. پیلەکەی گەرم دەخورێ، بەڵام لەبارەی ئەم وشانەوە جیاوازیمان نییە. تێگەیشتن؟ پرسیار، بەڵێ حاڵی بووین. بەڵام ئەبو تالیب، دەمەوێ پرسیارێکت لێ بکەم، ئەمڕۆ شیعرێکی عادل عەلیڤم لە ڕۆژنامەیەک خوێندەوە، ئەناتۆلی زایاتس کردبووی بە ڕووسی. زمانی سەرەکیتان کامەیە؟ ئەبو تالیب، زمانی سەرەکی هەر کەسێک زمانی دایکێتی، ئەوەی چیای خۆی خۆش نەوێ ناتوانێ دەشتی بیانگاتێ خۆشی بوێ یاخود کەسێکی تر بێگانە بێ و خۆشی بوێ. بەختیارییەک لە ماڵەوە چنگ نەکەوێ لەسەر شەقان دەست ناکەوێ، ئەوەی تف لە دایکی خۆی بکا تف لە هەموو ئافرەتێکی ترەکە. کە بتەوێ مشتومڕی شمشێر بگری یان دەستی برادەرێک بگوشی هەموو پەنجەکانی دەستت گەرەکە. پرسیار، شعرێکی موتەلیب میتارۆڤم خوێندووەتەوە لە شعرەکەدا دەڵێ گوایە خۆی نە ئاڤارە نە تاتە نە تەبەسەرانییە بەڵکو داغستانییە ئەدی بەمە دەڵێی چی؟ ئەبوتالیب، میتارۆڤ گوێت لێبێ لەمێژە زانیومە تۆ نە ئاڤاری نە کۆمکی نە تاتی نە نۆگایی نە لیزجیانی بەڵام تازە بزانم تۆ تەبەسارانی نیت کەوابوو تۆ چیت؟ بۆی هەیە بەیانی بنووسی کە موتەلیب میتارۆڤیش نی ئەوەتا من ئەبوتالیب غەفۆرۆڤم یەکەم جار لەکم دووەم جار داغستانیم سێیەم جار شاعیرێکی سۆڤێتیم یان دەتوانین بە جۆرێکی تری بڵێین یەکەم شاعیرێکی سۆڤێتیم دووەم لە کۆماری داغستان دەژیم سێیەم نەتەوەم لەکە و بە زمانی لەکی دەنووسم. ئەمانە قەت لێک جودا نابنەوە. پارچەیەکی بنچینەیین لە خۆم، شتی زۆر بە نرخ و بەهادارن. لەم سیانە دەستبەرداری هیچیان نابم و لە پێناوی ئەوانەوە مل بە ئاگرەوە دەنێم. پرسیار، پەیامنێری کۆماری دیموکراتی ئەڵمانیا. کتێبێکی هاوڕێ. علی کیشێوی کاندیدای زانستی پزیشکیم لێرە بدی کرد بە ناوی تەمەدرێژی لە داغستانە لەم کتێبەیە باسیە و کەسانە دەکا کە 100 ساڵ زیاتر دەژین و دەڵێ لەبارەی تەمەندرێژیەوە داغستان لە هەموو یەکێتی سۆڤێت بە پلە یەکەم دێ ئەجا دەڵێ نەتەوەکان وا بەرە بەرە لێک نزیک دەبنەوە و وای لێرە چاو دەکرێ یەک نەتەوەی تایبەتی لە داغستان بێتە کایەوە واتە پاش چەند ساڵێکی دی ئاڤار و دارجین و نۆگای خۆیان بە داغستانی دادەنێن و ڕەنگە لە پاساپۆرتیشدا هەروایان بۆ بنووسێ هەروەها وتارێکی زانایەکتانم خوێندەوە دەڵێ گوایە ئەدەبەکەتان خەریکە سنووری نەتەوایەتی دەڕوخێنێ و دەبێ بە ئەدەبێکی گشتی داغستانی مادەم کاندێد و دکتۆرەکان مەسەلەی وا لە کتێب و وتاران هەڵای سێنن دیارە مەسەلەکە زۆر گرنگ و بەکارە ئەبو تاالب منیش هاوڕێ علی کیشێف دەناسم خەڵکی قەزاکەمانە لەگەڵ پیرەمەردان دەدوێ و گوێ لە باسی ژیانیان ڕدەگرێ بەڵام زۆر لەوە بەگومانم کە هیچ پیرەمێردێکی بەڕێزی چیایی باسیوی بۆ کردبێ کە هەموو نەتەوەکان لە ناو یەک نەتەوەدا دەتوێنەوە ئەمەی لە خەیاڵی خۆیەوە دروست کردووە زۆر کەم مجەورینی وام دیوە لە ئەزمونگا هەوڵبدا وەکو کەروێشک منداڵی زۆڵ چاک بکا و زمانیان لێک بدا و بیان خاتە بەر تاقی کردنەوە. ویستیان حەفت شانۆی نەتەوایی داغستان بکەن بە یەک شانۆ. ویستیان پێنج ڕۆژنامەی نەتەوایەتی داغستان بکەن بە تاکە ڕۆژنامەیەک. ویستیان زۆر لکی یەکێتی نووسەرانمان بکەن بە یەک، بەڵام ئەمە وەکو ئەو وایە کە درەختێکی پڕ لک و پۆک بکەیتە یەک تاکە کاریتە. پرسیار، من نوێنەری ڕۆژنامەیەکی هندیم، ئێمەش لە هندستان زۆر زمانمان هەیە هندی، ئوردو، بەنگالی هەندێ نەتەوەخواز ویستیان زمانەکەیان ببێ بە زمانی ڕەسمی سەراپای هند. بوو بە مشتومڕ و تەنانەت شەڕی خوێناوی، شتی وا لای ئێوە ڕوو نادات؟ ئەبو تالیب، جارێکیان مشتومڕێکی وا کەوتە بەینی کوڕێکی ئاڤاری و کوڕێکی کۆمیکی کە هەردووکیان سواری یەک کەر بووبوون. کوڕە ئاڤارەکار هاواری دەکرد، خیا، خیا، خیامە! کۆمیکەکەش هەر هاواری دەکرد، ئێش، ئێش، ئێشێک! هەردوو وشەکە مانای کەر دەگەیەنن. بەڵام ئەو دوو کوڕە لەسەر ئەم وشەیە بە شەڕ هاتن و لە ئەنجامدا هەردووکیان گلان و بێ خیاما و ئێشێک مانەوە. بە لای منەوە مشتومڕی وا کارێکی مناڵانەیە. زمانەکانمان گورگ نین. زمانەکانمان لەگەڵ یەک بە شەڕ نایەن. قسەیەکی نەستەقمان هەیە دەڵێ.